کاسێتی نۆزدەهەم لە پەرتووکی جیهانی سۆفیا، دیوی دووەم لە لاپەڕە پێنج سەد و حەفتا و هەشت. وا بیر ناکەینەوە کە ئەم بەربەرەکانیی ئارەزوو و تاوانە ئێستا کەمتر بۆتەوە تاکوو کاتی فرۆید، بێ شک. بەڵام زۆربەی نەخۆشەکانی فرۆید کە زۆر بە سەختی هەستیان بە بەربەرەکانیە دەکرد، بە وتەی خۆی تووشی نەخۆشیی دەروونی بوون. یەکێک لەو ژنانەی کە لەو ژنانەی کە نەخۆشی فرۆید بوو، بە نهێنی عاشقی مێردی خوشکەکەی خۆی بوو. بە ڕێکەوت خوشکەکەی نەخۆش کەوت و مرد. ژنە عاشقەکە لای خۆی بیری کردەوە ئێستا ئازادم. مێردی خوشکەکەم ئێستا دەتوانێ بێتە هاوسەرم. ئەم بیرە ڕاستەوخۆ دژایەتی لەگەڵ سەرووخۆبوونی ئەودا بوو، بەڵام ئەوەندە شەرمی هەبوو کە بە وتەی فرۆید ژنەکە بێ درەنگ ئەو بیرەی لە خۆیدا سەرکوت کرد. بە وتەیەکی تر ئەو فیکرەی لە ناخی ئاگاداری خۆیدا شاردەوە، فرۆید دەنووسێ، کچە گەنجەکە نەخۆش کەوت و نیشانەکانی نەخۆشی هیستیری پیا دەرکەوت. کاتێک من دەستم کرد بە دەرمانی ئەو وا دیار بوو کە مردنی خوشک و ئارەزووە ناشرین و لەخۆباییەکانی بە تەواوی لە مێشکی خۆیدا سڕیبۆوە بەڵام لە کاتی دەرماندا دیسان هاتەوە بیری و لە کاتێکدا بە سەختی نائارام بوو ئەو ساتە ناخۆشەی گێڕایەوە و بەم جۆرە چارەسەر بوو ئێستا باش تێدەگەم مەبەستت لە دیرۆکناسی دەروون چییە کەواتە دەکرێت پێناسەیەکی گشتی لە دەروونی مرۆڤ پێشنیار بکرێ فرۆید لە پاش ساڵیانێک کۆکردنەوەی تەجرەبە لە دەرمانکردنی نەخۆشەکاندا گەیشتە وەنجامە کە دەروونی ئاگادار تەنیا بەشێکی بچووکە لە مێشکی مرۆڤ. ئەوەی بە کێوێکی سەهۆڵی ناو دەریا ناوزەد کرد کە لووتکەکەی لە ئاو هاتووەتە دەر. لە ژێر ئاوەکەدا یاخود لە ژێر ئاگابوونی دەرووندا بەشێکی نائاگا یاخود نیوە هۆشیار هەیە. کەواتە دەروونی ئاگاداری مرۆڤ هەموو شتەکانی ناو دەروونی مرۆڤ هەموو ئەو شتانەی کە لە بیرمان چوونەتەوە. ئێمە هەمیشە بە هۆشیاریەوە هەموو تەجرەبەکانی خۆمانمان لە بەردەستدا نیە. فرۆید هەمووی ئەو شتانەی کە ئێمە تەجرەبەمان کردووە و مێشکمان خستۆتە کار و دەتوانین بیری بهێننەوە بهێنینەوە بە پێش ئاگابوون ناوی لێ دەبات. هەروەها زارۆکەی نائاگا بۆ ئەو شتانەی کە سەرکوتمان کردووە بەکار دەبات. واتە ئەو شتانە کە ویستوومانە لە یادی بەرینەوە چونکە ناخۆش و ناشرین بوون. هەر کاتێک ئارەزوو و ئیشتیایەکمان هەیە کە دەروونی ئاگادارمان پەسەندی نەکا، بەشی سەرووخۆبوون دەینێرێتە سووچێکی عەقڵەوە و دەیشارێتەوە. تێدەگەم. ئەم شێوازە لە هەموو مرۆڤە تەندروستەکاندا لە کاردایە. بەڵام سەرکوتکردنی بیرە قەدەغەکراو و خراپەکان لە دەروونی ئاگادارەوە بۆ بەشێک لە خەڵک ئەوەندە گوشار دروست دەکا کە ئەنجامی دەگاتە نەخۆشی دەروونی. ئەو شتەی ئاوا سەرکوت دەکرێ هەوڵەدا دیسان خۆی بخاتەوە ناو ئاگابوون. بۆ بەشێک لە خەڵک هەڵگرتنی ئەم ئارەزووانە لە ژێر چاودێری سەختی دەروونی ئاگاداردا زۆر سەخڵەتە. فرۆید لە دیدارێک لە ئەمریکا لە هەزار و نۆ سەد و نۆ دا لە وتارەکانی خۆیدا سەبارەت بە لێکۆڵینەوەی دەروون نموونەیەک لە شێوەی کاری میکانیزمی سەرکوتکردن دەهێنێتەوە پێم باشە بیبیستم وتی وای دابنێین کەسێک لە ناو ئەم کۆبوونەوەدا بێتە ئازاردەری مێشک و سەرنجی ئەم کۆمەڵە بەردەوام دەنگە دەنگ بکات و بە شێوەی ناشرین پێبکەنێت و قسە بکا قاچی بدات بە زەویدا و بەردەوام هۆشی من بڕەوێنێت و و ڕێگری کارەکەم بێت. بە ناچاری دەڵێم کە ناتوانم بەم شێوازە وتارەکەم پێشکەش بکەم. لەم کاتەدا چەند پیاوی بەهێز هەستن و دوای تۆزێک کێشمەکێش ئەو کەسە بکەنە دەرەوە. ئەم پیاوە ئێستا سەرکوت کراوە و من دەتوانم درێژە بە وتاربێژیەکەم بدەم، بەڵام بۆ ئەوەی پیاوە ئازاردەرەکە دیسان نەیەتەوە ناو گۆڕەپانەکە و چیتر ڕێگر نەبێ، ئەو پیاوانەی کە وییان دەرکردبوو کورسییەکانیان هەڵدەگرن و دەچن لە بەر دەرگاکەدا دادەنیشن تاکوو هێزی سەرکوت سەرکوتکەر بن. من ئێستا ئەگەر هەر ئەم نموونە بۆ مێشک و گوێزین، ناو کۆبوونەوەکە بە خۆئاگا و دەرەوە بە ئاگا ناو دەبەین، ئەو کاتە دیمەنێکی باش لە ڕەوتی سەرکوتکردن بە دەستەوە دێت. نموونەیەکی سەرنجڕاکێش بوو. بەڵام کەسە ڕێگرەکە بەردەوام لە هەوڵدایە بێتە ژوورەوە، لانیکەم دەربارەی بیر و داخوازییە سەرکوتکراوەکان بارودۆخ بەم جۆرەیە. ئێمە بەردەوام لە ژێر گوشاری بیرە سەرکوتکراوەکانداین و کە هەوڵ ئەدەن لە دەروونی نائاگای ئێمەوە بێنەوە ناو مێشکمان. بەم هۆیەوە زۆربەی ئەو شتانەی باسی دەکەین یان ئەو کارانەی ئەنجامی ئەدەین ویست و داخوازی ڕاستەقینەی ئێمە نەبووە. واتە وەڵامدانەوەی نائاگای هەست و کردارەکانمان بەرز دەکاتەوە. دەکرێت نموونەیەک باس بکەیت؟ فرۆید دەگەڵ چەندانە لەم میکانیزمانەدا سەروکاری هەبوو. یەکێک لەوانە کە خۆی بە پارا پراکسیس ناوی دەبات و ئێمە بە هەڵەدا چوونی، ئێمە بە هەڵەداچوونی زمان یاخود قەڵەم ناوی دەبەین. بە وتەیەکی تر ئێمە بە ڕێکەوت شتێک دەڵێین یاخود کارێک دەکەین کە ماوەیەکی زۆر هەوڵمان داوە سەرکوتی بکەین. فرۆید نموونەی کرێکارێک دەڵێ کە دەبێ پێکی شەرابەکەی بە خۆشی بەرپرسەکەیەوە بخواتەوە. کێشەکە ئەوەیە کە بەرپرسەکەی کەسێکی خۆشناو نییە، بە زمانی ساکار لەو کەسانەیە کە بە خراپەکار و دز ناوی لێ دەبرێت. دەی ئێستا؟ کرێکارەکە هەڵدەستێت و دەڵێت بە خۆشی پیاوی خراپەکار. ئۆۆ. ئەو لە ڕاستیدا شتێک دەڵێت کە لە دڵیدایە، بەڵام نەیدەویست بیڵێت. دەتەوێت نموونەیەکی تر باس بکەین؟ بەڵێ تکایە. قەشەیەکی گەورە بۆ خواردنی چاییەک دەچێت بۆ ماڵی قەشەی گەڕەکێک. قەشەی خانەخوێی خێزاندار دەبێت و چەند کچێکی وردی پەروەردەکراوی دەبێت. بە ڕێکەوت لوتی میوانەکەیان زۆر زل دەبێت بەهۆی ئەوە کە منداڵان سڵ کە قسەکردن دەربارەی کەس ناکەنەوە چونکە میکانیزمی سەرکوت کردن لەواندا بە تەواوی گەشەی نەکردووە بە کچەکان دەڵێن دەربارەی لوتی قەشەکە هیچ باسێک نەکەن قەشەکە هات و کچە وردیلانەکان بە سەختی بەری خۆیان گرت هەوڵیان دا تەنانەت چاویان بە جەنابی قەشە نەکەوێت و لە بیری بەرنۆ بەڵام لە تەواوی ئەو ماوەدا لە بیری دا بوون. لە پاشان بە یەکێک لە کچەکانیان وت، شەکر بەرێت بۆ میوانەکان. کچەکە سەیرێکی قەشە پایە بەرزەکەی کرد و وتی، قوربان ئێوە شەکر دەکەنە ناو لووتتان؟ زۆر خراپ بوو. یاخود ئەوەی کە بۆ کارەکانمان بەهانە دەهێنینەوە، واتە هۆی ڕاستەقینەی کردارەکانی خۆمان نادرکێنین و بە خەڵک ناڵێین. چونکە هۆ ڕاستەقینەکە زۆر بە دڵەوە نانووسێت. وەکو چی؟ بۆ نموونە من تۆ هیپنۆتیزم دەکەم. کاتێک کە تۆ لە خەوندای من پێت دەڵێم هەر کات من بە پەنجە دام لە مێزەکەدا ئاوا تۆ هەڵدەستیت و پەنجەرەکە دەکەیتەوە. کەواتە من لە مێزەکە دەم و تۆ هەڵدەستیت و پەنجەرەکە دەکەیتەوە، کاتێک پرسیارت لێ دەکەم بۆ بۆچی پەنجەرەکەت کردەوە تۆ دەڵێی چونکە گەرمابوو. بەڵام ئەمە هۆی ڕاستەقینە نیە تۆ ناتەوێ بەمن بڵێی کە بەڕاستی لەژێر کاریگەری هیپنۆتیزمدا و کارت کردووە بۆیە بەهانەیەکی تر ئەتاشی بەڵێ تێگەیشتم ئێمە بەشێوەی ڕۆتین ئەم کردەوانەمان بۆ هەڵدەکەوێت ئەو کوڕە پورە چوار ساڵەی من وابزانم هاویاری زۆر نیە کەواتە هەرکاتێک دەچم بۆ لای زۆری پێخۆشە ڕۆژێک پێم وت من دەبێت بڕۆمەوە بۆ ماڵ بۆ لای دایکم، دەزانی چی وت؟ چی وت؟ وتی دایکت کەرە. بەڵێ ئەمە دەبێتە بەهانە دروست کردن، مەبەستی ڕاستەقینەی کوڕەکە ئەوە نەبوو کە وتی، بەڵکو دەیویست بڵێ زۆر خراپە تۆ دەڕۆی. بەڵام نەیدەویست ئەمە بڵێ، کارێکی تر کە زۆر دەیکەین پاساو هێنانەوە و خستنە سەر خەڵکە. خستنە سەر خەڵک چیە؟ خستنە سەر خەڵک ئاراستەکردنی ئەو تایبەتمەندیانەیە بۆ خەڵک کە دەمانەوێت لە خۆماندا سەرکوتی بکەین. بۆ نموونە کەسێک پارە خۆشەویستە، هەموو خەڵک بە پارە خۆشەویست ناو دەبات و کەسێک کە زیاد لە هەمووان بیر لە لایەنە سێکسیەکان دەکاتەوە زیاد لە هەموو کەسێک لە هەوەسبازیکردنی خەڵک توڕە دەبێت. بەڵێ. فرۆید دەیوت ژیانی ڕۆتینی ئێمە پڕە لەم جۆرە میکانیزمە خۆئاگایانە، بە تایبەت ناوی مرۆڤ بەردەوام لە بیرمان دەچێ. لە کاتی بەیانیدا بێهۆ خەریکی جلەکانمان دەبین، لە خۆڕا شتانێک لە ژوورەکەماندا ئەملاولا پێ دەکەین و وشەگەلێک زوو زوو دەڵێینەوە جاربەجار باڵە شتێک دەڵێین یا لە نووسیندا شتێکی هەڵە دەنووسین. ئەمانە هەمووی زۆر بێتاوانانە دێنە دەر ببورن زۆر بێ تاوانانە دێنە بەر چاو. فرۆید جەخت دەکاتەوە کە ئەم هەڵانە بەو جۆرەیش کە بیری لێ دەکەینەوە خاڵی خاڵی لە ڕق و گرێی دڵ نییە. ئەم کارە نابەجێیانە لە ڕاستیدا دەرخەری نهێنییە تایبەتییەکانی ئێمەیە. هەرچەندیش ئاگات لە خۆت بێت دیسان ناتوانی لە دەست ئەم کۆت و بەندە نائاگایانە ڕزگارت بێت تەنیا هونەرێک کە دەتوانیت ئەنجامی بدەیت ئەوەیە کە زۆر خۆت هیلاک نەکەی کە شتە ناخۆشەکان لە بەشی نائاگای خۆتدا بشاریتەوە ئەم کارە وەکو ئەوە وایە کە بەردەمی کونی مشکی ئاوی ببەستیت. بێشک مشکی ئاویی لە شوێنێکی تری باخەکەوە سەردەردێنێت، لە ڕاستیدا زۆر تەندروستترە کە دەرگای نێوان خۆئاگا و نائاگا بە تەواوی بە کراوەیی بهێڵینەوە. ئەم دەرگایە گەر ببەستین ئەوا تووشی نەخۆشیی دەروونی دەبین، وایە؟ بەڵێ، مرۆڤی دەروونشێواو کەسێکە کە بە تەواوی توانایەوە هەوڵەداشتە ناخۆشەکان لە دەروونی ئاگاداری خۆی دوور بخاتەوە. زۆر جار مرۆڤ هەوڵەدا تەجرەبەیەکی تایبەت بە تەواوی سەرکوت بکا. لەوانەیشە هەر ئەو کەسە لە هەمانکاتدا کۆشش بکات یارمەتی پزیشک بدا بۆ ئەوەی ئازارە نهێنیەکانی بدرکێنێت. چوار. فرۆید ڕەوشێکی دامەزراند کە خۆی بە بیرهێنانەوەی سەربەست ناوی دەبا. بە وتەیەکی تر بە نەخۆشی دەگوت با ئاسوودەیی خۆی درێژ بکات و هەرچی دێتە بیری بیڵێت. گرنگ نییە ئەم قسانە چەندە هەرچی پەرچی و لەخۆڕا و شەرماوی بێت. مەبەست ئەوەیە ئەو داپۆشاندن یا ڕاگرتنە لابدا کە بەسەر ئازارەکاندا باڵی کێشاوە، چونکە ئازاری نەخۆش هەر بەهۆی ئەو شتانەوەیە. ئەمانە بەردەوام لە خرۆشاندان بەڵام نەخۆش ئاگاداری ئەم ڕاستیانە نییە. هەرچی هەوڵبدەین شتێک لەبیربەرینەوە، بێئاگا زیاتر بیری لێ دەکەینەوە. کوتومت وایە. کەواتە زۆر گرنگە کە گوێ لە مشتی ئاگادارییەکانی دەروونی نائاگای خۆمان بین. بە وتەی فرۆید، ڕێگای چوونە ناو لایەنی نائاگای خۆمان خەیاڵەکانمانە. گرنگترین کتێبی ئەو بە ناوی لێکدانەوەی خەونەکان کە لە هەزار و نۆ سەد دا بڵاوکرایەوە کە هەر لەم باسانەدا بوو. لەوێدا فرۆید پیشانەدات کە خەونەکانی ئێمە هەڕەمەکی نییە. دەروونی نائاگای ئێمە هەوڵەدا لە ڕێگای خەون و خەیاڵەوە لەگەڵ دەروونی ئاگاداری ئێمەدا پەیوەندی بگرێت درێژەی پێ بدە. فرۆید دوای ساڵیانێک تەجرەبە لەگەڵ نەخۆشاندا بە تایبەت دوای لێکدانەوەی خەونەکانی خۆی گەیشتە ئەو ئەنجامە کە خەیاڵەکانی ئێمە ڕاستبوونەوەی داخوازییەکانی ئێمەیە. دەیوت ئەم باسە بە ڕوونی لە منداڵاندا دەبینرێت. ئەوانە خەونی ئایسکرێم و گێلاس و سێو دەبینن، بەڵام لە گەورەکاندا ئەو ئارەزووانەی کە لە خەوندا دێتە دی ئەوەندەیش ڕوون نییە. هۆکەی ئەوەیە کە ئێمە لە خەونیشدا هەر شتێک بۆ خۆمان بە شیاو نازانین و دیسان خۆمان کورت دەکەینەوە. ئەم کورتکردنەوە یا هەمان میکانزمی سەرکوتکردنە لە خەوندا کەمترە لە کاتی هۆشیاری، بەڵام ئەوەندە دەبێت کە ئارەزووە باسنەکراوەکانی خۆمان کورت دەکەینەوە. هەر بەم هۆیەوە دەبێت خەونەکانمان لێکبدەینەوە. فرۆید دەریخست کە دەبێت لە نێوان ئەوە کە بەیانیان خەونەکانمان لە بیر دەمێنێتەوە و واتای ڕاستەقینەی خەون جیاوازی دابنێین. دیمانەی مێشکی ئێمە لەسەر خەونەکانمان وەکو ئەو فیلمە کە لە خەوندا دەیبینین بە خەونی ئاشکرا ناوی دەبات. ئەم بیرە نهێنیانە کە خەونەکانی ئێمە سەبارەت بەوانن لەوانەیە لە ڕابردووێکی دوورەوە بۆ نموونە لە دەورانی منداڵییەوە سەرچاوەی گرتبێت. کەواتە بۆ تێگەیشتنی مانای خەونەکانمان دەبێت شییان بکەینەوە. بەڵێ. دەربارەی نەخۆشییە دەروونییەکان دەبێت پزیشکی تایبەت بەو بەشە ئەم کارە بکات. بەڵام پزیشک خۆی بە تەنیا توانای لێکدانەوەی خەونی نییە و مەرجی سەرەکی یارمەتیدان و هاوکاری نەخۆشە. لەم حاڵەتەدا لەم حاڵەتەدا پزیشک ئەرکی مامانی سوقراتی لە ئەستۆدایە واتە تەنیا یارمەتی لێکدانەوە دەدات. بەڵێ ڕاستە. بە وتەی فرۆید، گۆڕانی شێوەی بیرە نهێنیەکانی ئێمە بۆ خەونی ئاشکرا ڕەوتی دروستکردنی خەونە. دەتوانین ئەوەیش بە ڕووکەشکردنی مانای ڕاستەقینەی خەون ناوبەرین، بۆ لێکدانەوەی خەون دەبێت ئەو ڕەوتە پێچەوانە بکەین. واتە دەبێت چۆنێتی لێکدانەوەی ئەو نهێنیە ڕوونبکەینەوە بەڵکو بتوانین لە ماناکەی تێبگەین. دەکرێت نمونەیەک باس بکەیت؟ کتێبەکەی فرۆید پڕە لە نموونە. ئێمە دەتوانین نموونەیەکی زۆر ئاسان بەڵام زۆر فرۆیدی دروست بکەین. بۆ نموونە بڵێین پیاوێکی لاو خەون دەبینێ کچە پوورەکەی دوو تۆپە فووی ئەداتێ. چیتر؟ ئێستا هەوڵ بدە خەونەکەی لێک بدەیتەوە. خەونێکی ئاشکرایە هەروا کە وتت ئەوەیە کە پیاوێکی لاو دوو تۆپە فوو لە کچە پوورەکەی وەردەگرێت. درێژەی پێبدە. هەروا وتت ئەم ڕووداوە لە ڕووداوەکانی ڕۆژی پێشووە، کەواتە وا دیارە پیاوەکە ڕۆژی پێشوو چووە بۆ پارک. یا لەوانەیە وێنەی ئەو تۆپە فووانەی لە ڕۆژنامەدا دیبێت. لەوانەیشە تەنیا وشەی تۆپە فووی دیبێت، یاخود شتێک کە دەیخاتە بیری تۆپە فوو. بەڵام بیرە نهێنییەکانی خەونەکە چییە کە لە ڕاستیدا پەیوەندی بەوانەوە هەیە؟ بڕیار وابوو تۆ لێکی بدەیتەوە. لەوانەیە تەنیا داوای دوو دانە تۆپەفووی کردبێت. نا. کارەکە ئەوەندەش ساکار نییە. ڕاستە کە خەون ڕاستبوونەوەی جۆرێک ئارەزووە، بەڵام پێ ناچێ ئارەزووی پیاوێکی لاو دوو دانە تۆپەفوو بێت. ئەگەریش وابێ، مەرج نییە خەونەکەی ببینێت. وابزانم تێگەیشتم. لە ڕاستیدا پیاوە لاوەکە ئاواتەخوازی کچە پوورەکەیەتی و تۆپەفووەکانیش مەمکی کچەکەیە. بەڵێ ئەمە لێکدانەوەیەکی نزیکترە لەگەڵ ئەوەشدا پیشانەدا کە لە داواکەی خۆی شەرمەزارە. بە وتەیەکی تر خەونەکانی ئێمە لە شێوەی ڕاستەقینەیان لا ئەدەن. بەڵێ. فرۆید پێی وابوو کە خەون ڕاستبوونەوەی داخوازییە سەرکوتکراوەکانە لە بەرگێکی گۆڕاودا. بەڵام ئەو شتانەی ئێستا سەرکوتیان دەکەین لە هەڵسەنگاندن لەگەڵ کاتی چارەسەرکردنی فرۆید لە ڤیەننا زۆر گۆڕاوە. بەڵام میکانزمی نهێنی خەون ئێستاش هەر ئەوەیە. بەڵێ تێدەگەم. لێکۆڵینەوەی دەروونی فرۆید لە دەیەی هەزار و نۆ سەد و بیست دا بە تایبەت بۆ چارەسەرکردنی بەشێک لە نەخۆشیە دەروونیەکان زۆر گرنگ بوو. بیرۆکەی نائاگای فرۆید بۆ هونەر و ئەدەبیش زۆر گرنگ بوو. سەرەنجام هونەرمەندان سەرنجیان دایە ژیانی دەروونی نائاگا بە تەواوی. ئەڵبەت نابێ لە بیر بکرێ کە ئەمە ماوەیەک لەمەوبەر لە پێشەوەی بیرۆکەی لێکۆڵینەوەی دەروونی فرۆی ناو دەربکا. لە دەیەی کۆتایی سەدەی نۆزدەهەم دا بووە لایەنی دیار و زەقی ئەدەب و وێژە. ئەمە خۆی پیشان ئەدا کە پەیدابوونی لێکۆڵینەوەی دەروونی فرۆید لەو دەورانە تایبەتە دا، لەو دەورانە تایبە تەدا واتە لە دەیەی هەزار و هەشت سەد و نۆ دا لە خۆ ڕانەبوو واتە بە پێی چۆنیەتی دەوران بووە فرۆید خۆی نەی دەوت کە دیاردەی سەرکوت کردن میکانیزمەکانی بەرگری یان بەهانە تاشی یان بەهانە تاشی بۆتە هۆی دۆزینەوەکەی خۆی بەڵام یەکەمین کەس بوو کە ئەم تەجرەبانەی مرۆڤی لە کار کرد فرۆید لە سەلماندنی بیرۆکەکانی خۆی لە ڕێگای نموونە ئەدەبییەکانەوە مامۆستا بوو. بەڵام هەر وا کە وتمان لە دەیەی هەزار و نۆ سەد و بیست دا بوو کە لێکۆڵینەوەی دەروونی فرۆید فرۆید ڕاستەوخۆ کاریگەری ڕوو لە زیادبوونی خستە سەر ئەدەب و بێژە چۆن چۆنی شاعیرەکان و وێنەکێشان بە تایبەت سوریالیستەکان هەوڵیان دا هێزی نائاگای دەروون لە کارەکانیاندا بەکار بێنن. سوریالیستەکان کێن؟ وشەی سوریالیسم لە فەڕانسەوە هاتووە و بە مانای ڕوانینی لە سەرووی ڕاستییە. لە هەزار و نۆ سەد و بیست و چوار دا ئاندرێ بێرتۆن جاڕنامەی سوریالستی خۆی بڵاو کردەوە و وتی، هونەر دەبێ لە دەروونی نائاگاوە سەرچاوە بگرێت. بەم شێوە هونەرمەند دەبێ هەرچی زۆرتر لە لایەنی نائاگای خۆی هەست وەربگرێت و بەرەو سەروو ڕاستی بڕوا کە سنوورەکانی خەیاڵ و خەون و ڕاستی تیایدا بڕەوێتەوە. بۆ هونەرمەند پێویستە کە کورتکردنەوەی دەروونی ئاگاداری خۆی بشکێنێت و ڕێگە ئازاد بکا بۆ وشە و زارۆکەکان لە بەرچاوهێنانێکی سەربەستدا. تێدەگەم. بە واتایەک فرۆید دەریخست کە هونەر لە دەروونی هەموو کەسدایە و خەون سەڕەڕای هەموو شتەکان کارێکی هونەرییە. وە هەر شەوێک خەون گەلێکی نوێ چاوەڕوانمانە، فرۆید بۆ لێکدانەوەی خەونی نەخۆشەکان زۆر جار ناچار بوو دروست بەو شێوەی کە ئێمە وێنەیەک یا نووسراوەیەکی ئەدەبی شی دەکەینەوە بە زمانێکی سومبولێک ڕوونی بکەینەوە ئێمە هەموو شەوێک خەون دەبینین لێکۆڵینەوە نوێکان دەری دەخەن کە نزیکەی لە سا بیست ماوەیەک کە لە خەونداین خەون دەبینین. ئەمە دەکاتە نزیکەی یەک تا دوو کاتژمێر. ئەگەر لە کاتی خەوبینیندا لە خەو ڕاچەنینەوە توڕە و عەسەبی دەبین. ئەمە بەو مانایە کە هەر کەسێک چ پیاو چ ژن پێویستی دەروونی هەیە بە دەربڕینی هونەری بارودۆخی ژیانی خۆی. ئەڵبەت خەونەکانمان دەربارەی خۆمانە و ئێمە هەم دەرهێنەری ئەو فیلمەین هەم سیناریۆنووسین و هەم تەواوی ڕۆڵەکان لە ئەستۆماندایە. کەسێک کە دەڵێ لە هونەر تێناگات خۆی بە باشی ناناسێت. بەڵێ. فرۆید کۆمەڵێک بەڵگەی بەرچاوی لە سەیر و سەمەر بوونی مێشکی مرۆڤ ڕوون کردەوە. دوای ساڵیانێک کۆکردنەوەی تەجرەبە لە نەخۆشەکان دڵنیایی پەیدا کرد کە ئێمە هەموو ئەو شتانەی کە دەیبینین و تەجرەبەمان کردووە لە شوێنێکدا لە قوڵایی دەروونی خۆماندا هەڵمانگرتووە و تەواوی کاریگەریەکانیان دەتوانین دیسان بهێنینەوە ڕوو. کاتێک بیرەوەریمان کارناکا کاتێ دەڵێین باسەکە لەسەر زمانمە و دوای ماوەیەک کتوپڕ دێتەوە یادمان. لە ڕاستیدا دەربارەی شتێک باس دەکەین کە لە نائاگای دەروونماندایە و لەناکاو لە دەرگای نیوەکراوەی دەروونی ئاگادارمانەوە خۆی دەرباز دەکات. بەڵام زۆر جاریش ماوەی بیرهێنانەوەی درێژە دەکێشێت. ئەم ڕووداوە بەسەر هەموو هونەرمەنداندا هاتووە، دوای ماوەیەک بێ بەرهەمی لەناکاو دەڵێیت هەموو دەرگاکان کراونەتەوە و هەموو شتێک خۆی ئەڕژێنێتە دەرەوە و هەر وشە و بۆچوونێک کە دەتەوێت وەی دۆزی لەناکاو سەرت دێنێتە دەر. ئەوە کاتی ئەوە هاتووە کە سەرپۆشی دەروونی نائاگای خۆمان لابدەین. سۆفیا دەتوانین ئەمە بە ئیلهام ناوبەرین، لەناکاو هەست دەکەیت ئەو شتەی دەینووسی یاخود دەیکێشیتەوە لە سەرچاوەیەکی دەرەکییەوە هاتووە. پێدەچێت هەستێکی سەیر بێ. بەڵام بێشک تۆیش تەجرەبەت کردووە. ئەم ئیلهامە زۆرجار دەتوانین لەو منداڵانەدا بەدی بکەین کە زۆر هیلاکن. ئەوان لە تاو هیلاکی پڕ ئاگا دێنە بەرچاو. لەناکاو دەست دەکەن بە وتنی داستان و وشەگەلێک کە وادەزانی هێشتا فێر نەبوون. لە حاڵێکدا فێر بوون، بەڵام ئەم وشە و بیرانە لە دەروونیاندا شاراوە بووە. ئێستاکە هیچ پارێزگاری و کورتکردنەوەیەک لە ئارادا نییە لە پڕ سەر دەر دێنن. بۆ هونەرمەند گرنگە کە ڕێگە نەدات عەقڵ و هۆشیاری بێتە لەمپەر لە بەردەم درکاندنی دەروونی نائاگاداری خۆی. دەتەوێت بۆ ڕوونبوونەوەی زۆرتری باسەکە داستانێک بگێڕمەوە؟ بەڵێ زۆر باشە. داستانەکە زۆر خەمناکە. باشە. یەکێک بوو یەکێک نەبوو هەزار پێیەک هەبوو کە لەگەڵ بوونی ئەو هەموو قاچەدا زۆر بە باشی سەمای دەکرد. ئەم هەزار پێیەر کاتێک سەمای بکردایە، هەموو گیاندارانی دارستان لێی کۆ دەبوونەوە و هەموویان لە جوانی سەماکەی تێ ڕادەمان. هەموویان بێجگە لە کیسەڵ کە سەمای هەزار پێی بە لاوە خۆش نەبوو. لەوانەیە حەسوودی پێ برد بێت. کیسەڵ لای خۆی بیری دەکردەوە چۆن دەتوانم بەر لە سەما کردنی هەزار پێ بگرم. نەیدەتوانی بە ئاشکرا بڵێ کە سەمای هەزار پێی پێ خۆش نییە. لەگەڵ ئەوەیشدا نەیدەتوانی بڵێ خۆی باشتر سەما دەکا. ئەگەر بیوتایە کەس بڕوای پێ نەدەکرد، بۆیە دەستی دایە کردەوەیەکی شەیتانی. چی کرد؟ دانیشت و نامەیەکی بۆ هەزار پێ نووسی وتبووی، ئەی هەزار پێی بێ هاوتا! من یەکێکم لە هۆگرانی سەما ڕازاوەکەت. پێم خۆشە بزانم تۆ لە کاتی سەما کردندا چ کارێک دەکەی، ئایا سەرەتا قاچی چەپی ژمارە بیست و هەشت هەڵئەگریت و دوایی قاچی ژمارە سی و نۆ ی لای ڕاست؟ یاخود سەرەتا بە قاچی ڕاستی ژمارە سەد و حەڤدە دەست پێ دەکەیت و بە قاچی چەپی ژمارە نۆ سەد و چل و چوار درێژەی پێ دەیت؟ چاوەڕوانی وەڵامتم خۆشەویستی تۆ کیسەڵ. زۆر خراپە کار بووە. کاتێک هەزار پێکە نامەکەی خوێندەوە بێ درەنگ چووە بیرەوە. بەڕاستی ئەو لە کاتی سەمادا چی دەکا؟ سەرەتا کام قاچ یەڵدێنێ دەزانیت لە کۆتاییدا چی ڕوویدا؟ هەزار پێ چیتر هەرگیز سەمای نەکرد. بەڵێ. کاتێک خەیاڵات بکەوێتە دوای عەقڵەوە ئەنجامی هەر ئەوە دەبێت. داستانێکی خەمناک بوو. بۆ هونەرمەند گرنگ ئەوەیە شتێک کە لە دەروونیدایە بیڕژێنێتە یا بیڕێژێتە دەرەوە. سوریالیستەکان هەر ئەم بەهایانەیان هێنایەوە و حاڵەتێکیان لە خۆ گرت کە دەڵێیت شتەکان لە خۆ ڕووە دەن. لاپەڕەیەکی سپییان لە بەردەمیاندا دادەنا و بەردەوام دەیاننووسی، بێ ئەوەی دەربارەی نووسراوەکان بیر بکەنەوە، ئەمە بە نووسینی خۆکار ناو دەبەن. ئەم زارۆکە سەرەتا هی کۆمەڵی بانگکردنی ڕۆح بوو. نێوەنجی ڕۆحی دەیوت ڕۆحی کەسێک کە مردبێت قەڵەم ڕێنوێنی دەکات من دەمەوێت بەیانی زیاتر دەربارەی ئەم شتانە باست بۆ بکەم زۆر باشە هونەرمەندی سوریالیستیش جۆرێک نێوەنجی یا ئامرازی پەیوەندیە واتە نێوەنجی دەروونی نائاگای خۆیەتی لە کوێوە دیارە کە ڕەوتی هەر خوڵقاندنێک شتێک نەبێ لە نائاگابوونی دەروون مەگەر مەبەست لە خوڵقاندن چیە من ئاگاداریم نییە ئایا ئەوە نییە کە مرۆ شتێکی نوێ بخوڵقێنێت؟ بەڵێ ڕاستە. ئەمە لە کار و کاردانەوەیەکی هەستیار لە نێوان خەیاڵ و عەقڵدا ڕوو ئەدات. بەڵام لە زۆر یەک لە باسەکاندا عەقڵ بەسەر خەیاڵدا زاڵ دەبێت و ئەم سەختییە دروست دەکات. چونکە بە بێ خەیاڵ هیچ شتێکی نوێ دروست نابێت. بە بڕوای من توانای خەیاڵکردن وەکو سیستەمی داروین وایە. بەداخەوە لەمە تێنەگەیشتم. داروین دەڵێ پەڕینەکانی سروشت یەک لە دوای یەک ڕووەدەن، بەڵام ئەندازەیەکی کامیان بەسوودن یا بەڵام ئەندازەیەکی کەمیان بەسوودن، تەنیا چەند دانەیەکیان مافی ژیانیان دەست دەکەوێت. باشە. هەر ئەم حاڵەتە لە کاتێکدا دێتە پێش کە کۆمەڵێک بیری نوێ پێمان ئیلهام دەبێت. لانی کەم ئەگەر لە کورتکردنەوەیەکی زۆر خۆمانپارێزین، پەڕینە فکرییەکان یەک لە دوای یەک لە دەروونی ئێمەدا ڕووەدات. بەڵام ئێمە ئەندازەیەکی کەم لەو بیرانە بەکاردێنین، چونکە عەقڵ بەردەوام خۆی تێکەڵ دەکات. نابێت ڕۆڵی عەقڵ لەبیر بکەین کاتێک ڕاوی ڕۆژێکمان دەخەینە سەر مێزەکە، ئاشکرایە کە باشترینیان هەڵدەبژێرین. کەم و زۆر لێی دەچوو. بیرێ بکەرەوە ئەگەر هەر شتێک دێتە مێشکمان بیهێنینە سەر زمان یا هەموو ئەو شتانەی دەینووسین لە تاقمی مێزەکە دەرپەڕێت ئاوا دنیا لە ژێر فیکرە ڕاراکانی ئێمەدا ئەوەستا و هیچ جۆرە هەڵبژاردنێک ڕووی نادا کەواتە عەقڵ بڕیارە دات کام فیکرە هەڵبژێرین بەڵێ تۆ وا بیر ناکەیتەوە ڕەنگە خەیاڵا سەر لە نوێ شت بخوڵقێنێتەوە بەڵام خەیاڵ کردەوەی هەڵبژاردن ئەنجام نادا خەیاڵ تەنیا سەریەکی دەخات. چنینی کارێکی هونەری کە هیچ هونەرێک بێ ئەوە گونجاو نییە، لە کار و کاردانەوەی نێوان عەقڵ و خەیاڵدا دروست دەبێت. کەواتە لە ڕەوتی خوڵقاندندا لایەنێکی هەڕەمەکی و شانسی هەمیشەیی بوونی هەیە. هەرچی بەرخەکان زیاتر ئازاد بکەی کەمتر دەلەوەڕێن. ئالبێرتۆ بێدەنگ دانیشت و سەیری دەرەوەی کرد و لەو کاتەدا سۆفیا لەناکاو چاوی بە کۆمەڵێک ئەکتەری ڕەنگاوڕەنگی کارتۆنەکانی واڵت دیزنی کەوت. هاواری کرد ئالبێرتۆ سەیرکە، ئەو سەگە گۆفیە و ئەو مراویەش دانالد داکە و برازاکانی ئەوەیش میکی ماوسە.